شەهرەزاد وتی شرکان لە هەردووکیان نزیک بۆ بۆی گوێ لە قسەکانیان بێ کەنیزەکە کە هاتە بەردەم پیرە کەنیزە کوتی ببوورە ویستم بدەم بە زەویدا کەچی لە دەستم ترازای سوپاس بۆ خوا سەلامت بووی ئەویش بێدەنگ بوو بە تەریقیەوە لی دوورکەوتەوە تا لە چاوانمم بوو ئەوانی تر بە دەست بەسراوی کەوتبوون خۆیشی بە دیاریانەوەستا بوو شرکان لە دڵی خۆی داوتی ڕۆزیش بەوێ هۆ نابێ خەو کە چوە چاوانم ئەسپەکەش بۆ ئێرەی هێنام ئەمەش لە بەختی خۆم بوو کێڵێت ئەم کەنیزەکە و ئەوانی دیش بەنسیبی من نەبوون. ئەمجا ئاوزەنگی دەدا، ئەسپ هەر وەکو تیر لە کەوان دەرچوو، شمشێرەکەش بە ڕووتی بە دەستیەوە بوو، هاواری کرد، اللە اکبر! کەنیزەکەیش کامەی گوێ لێ بوو، تەکانی دایە خۆی و بازێکی دایە ئەو بەرجۆگەکەوە، بە هەموو توانای هاواری کرد وتی، تۆ کێی؟ کە لێت تێک داین بە شمشێرێکی ڕووتەوە، ئەڵێی پەلاماری سەربازگە ئەدەی؟ چی دەوێت و لە کوێ هاتووی؟ ڕاست بڕۆ درۆ مەکە چونکە درۆ کاری پیاو خراپانە گومانی نیە ڕێگە تەڵە کردوە بەم شەوە بەختت باشە بێ ئەگەر بە سەلامەت ڕزگارت ببێ چونکە لە شوێنێک دای هەر ئێستا نەعرەتە لێبدەم سوپایەکی چوار هەزار کەسی دا ئەبارن بەسەرتا پێمان بڵێ چی تەبێ ئەگەر ڕێگات هەڵە کردووە بتخەینەوە سەر ڕێگا شرکان کە ئەمەی بیست پێی وت من کابراایەکی مسلمانم لە شوێن دەستکەوتێک نێچیرێک ئەگەڕام ڕێگام هەڵەکرد ئێستاش ئەم کەنیزەکانەم دەستکەوتووە ئەیان بەم و ئەگەڕێمەوە ناو هاوڕێکانم کیژەکەوتی ئەوە بزانە دەستت بەو کچانە ناگا لەبەرەوە بە دەستکەوتی خۆتی مەزانە ئەی پێم نەوتیت درۆکردن باش نییە شرکان لە وەڵام داوتی ژیرە و کەسێ پەن لە کردەوەی خەڵک وەرەگرێ کیژەکەوتی بە گیانی مەسیح لە ترسی ئەوە نەبێ کە خوێنت ئەچێتە ملم ئێستا نەعرەتەیەکم لێدا هەموو ئەو دەوروبەرەم پڕە کرد لە سواری چەکدار بەڵام بەزەیم بە نامۆیاندا دێتەوە ئەگەر هەر نێچیر و دەستکەوتت دەوێ سوێن بخۆ بە ئاینی خۆت دەست بۆ چەک نەبەی من ئامادەم زۆرانت لەگەڵدا بگرم گەر تۆ زاڵ بوویت و پشتت لە زەوی دام، ئەوا لە بەردەمی خۆتدا سوارم بکە و بمبە بۆ خۆت، کەنیزەکەکانیشت بەدواوە. خۆ ئەگەر من زاڵ بووم و پشتی تۆم لە زەوی دا، ئەوا چارەنووست دەکەوێتە دەست من. ئەو سوێندەم بۆ بخۆ، چونکە بیستوومە زۆرداران متمانەیان پێ ناکرێ. شرکان کە ئەمەی بیست، بە خۆی وت، ئەم کەنیزەکە نازانێ من پاڵەوانم. چاویشی بڕی بۆ خۆی بۆیە پێیوت تۆیش سوێندم بۆ بخۆ کە ئەو مەرجانە جێبەجێەکەی منیش سوێندت بۆ خۆم تاکو خۆت نەڵیت ئامادەم نزیکت ناکەومەوە گەر منت بە زەویدادا ئەوە هێندەم سامان هەیە خۆمت لێ بکڕمەوە گەر منیش بردمەوە ئەوە خۆت گەورەترین دەستکەوتی بۆ من کەنیزەکەکە لە وەڵامدا وتی لاریم نییە شرکان کەمێک ڕاما دواتر بڕیاری دا بە پێغەمبەر درودی خوای لێ بێ منیش لاریم لێ نییە ئەمجا کەنیزەکە وتی سوێن بخۆ بەوەی کە گیانی کردووە بە بەر لاشەکاندا ڕێنمایی مرۆڤی سەر زەوی کردووە کە لە زۆران زیاتر هیچ کارێکی تر لەم زۆران بازیە زیاترت لەگەڵدا ناکەم گەر بە پێچەوانەوە ڕفتارم کرد لە ئاینی ئیسلام بێ بەری بم شرکان وتی بەو خویە قازی حکمی بەسەردا بدامایە نەیەزانی بەم شێوێ سوێندم بدا ئەمجا بەو شێوەی داوای لێکرا بۆ سوێندی خوارد ئەمجا دابەزی و ئەسپەکەی بەدارێکەوە بەستەوە لە کاتێکدا بیری هەر بەلایی ئەم زۆران بازیەوە بوو ئەمجا خۆی گورج کردەوە و کامادەی زۆران بوو بانگی کەنیزەکەکەی کرد دەیوەرەوە ئەم بەرجۆگە ئاوەکە کەنیزەکەکە وتی نەخێر تۆ پەڕەوە بۆ لای من شرکان وتی من ناتوانم لەم جۆگە ئاوە بدەم تا بپەڕمەوە کەنیزەکە وتی دەی ئەی لاوە من دێم وڵات ئەم جا بە بازێک هاتە ئەمبەر ئەم جا پەلاماری شرکانیدا بڵندی کردەوە ئاسمان و دای بە زەویدا و پێیوت ئەی مسلمان ئێوە هەمیشە دەستان کراوەیە لە کوشتنی کافران ئەڵێ چی بتکوژم ئەی ژوتی خانم کوشتنی من حرامە چونکە پێغەمبەرمان محەممەد درودی خوای لێبێ کوشتن بەدەستی ژنانی حرام کردووە هەروها مناڵان و پیران و قەشەیانیش ئەم جاکچەوتی گەر محەممەدتان فەرمانی ئاوای دابێ پێویستە سوپاس بکرێ دەبڕۆ ئاوا منیش ئازادم کردی چونکە چاکە لای ئێوە نابێ تۆیش بە ناشکری نەبێ دەرەقەتی ژنان نایت ئیدی چۆن شەڕی شۆڕە سوارانت بۆ بکرێ شکان سەری لە خۆی سوڕما کە کەنیزەکە پشتی تێکرد و بەرە و کڵێسەکە بۆوە شتکان پێیوت خانم جا چۆن ئەبێ من لە ناوچەی وڵاتی تۆدام نمەکت نەکەم و تێرم نەکەی کە ئێستا من یەکێکم لە خزمەتکارانت کەنیزەکەکەش وتی کوا ڕەزیل بەخشندەیە فرم و ناوی خوای لێبێنە بەسەر چاوان سوار بە و بەو بەری ڕووباردا لە تەکم بە ڕۆشتن پێکەوە تا گەشتە پردێکی لە دار دروستکراوی بە چەند چرخێک کە زنجیری پۆڵین دروستکراوی بە قڵف و کڵۆم دراوی پێوە بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەوی چل و هەشت. شارەزا دوتی شرکان سێرێکی ئەو پردەی کرد بینی ئەو کەنیزەکانی کە لە زۆران بازیەکەدا لەگەڵی بوون لەسەر پردەکە چاوەڕێەکەن کامانیان بینی یەکێکیان بە زمانی ڕۆمی فەرمانی دا بڕۆن یەکێکتان جڵەوی ئەسپەکەی بگرن و بیپەڕێنەوە بۆ کڵێسەکە ئیدی کەنیزەکە لە پێشە و شرکان بە دوایدا تا گەشتە کڵێسەکە شرکان کەمەی بینی بەلایەوە زۆر سیر بوو ئەم جا شرکان وتی ئێستا دوو جاران بەسەر تۆم هەیە جارێکیان بوومە هاوڕێت جاری دووەم بوومە میوانت و ئێستا لە ژێر سای تودام خۆزگە تۆش ئاوا ئەبویتە هاوڕێم و وڵاتی موسڵمانانت ئەبینی شێرانی سوارچاکی ئێمە دەبینی تا لەوێش منت بناسیایە کە کەنیزەکە کامەی بیست تووڕە بووتی بە گیانی مەسیح تۆم بە کەسێکی ژیردا نەبوو بەڵام بۆم دەرکەوت کە چەندە کاڵفام و دڵخراپیت کاڵیت شێرانی مسلمانت بدایە بە ڕۆحی مەسیح ڕاز ناکەی چونکە ئەم دوو ڕۆژە کە لە سەرزەوی ئێمە هەڵتان داوە سوپاکەتانم بینی هیچ ڕێخستنێکی شاهانەم نەبینی بەڵکو کۆمەڵێکی تایەفەگەریانەم بینی ئەوەش کەوتت منت بناسیبایە من لەبەر پلە و پایە و ناوبانگت ئەمەد لەگەڵ ناکەم بەڵکو لەبەر خۆ نازینم چاکت لەگەڵەکەم کەسی وەکو تۆ نابێ ئاوە بە کەسی وەکو من بڵێ ئەگەر شرکانی کوڕی شاعمەری کوڕی نعمان ئەم سەردەمەیشبی شرکانیش پرسی بۆچی تۆ شرکانە ناسی؟ ئەویش وتی بەڵێ بیستوومە لەگەڵ ئەم سوپایە هاتووە کە دە هەزار چەکدارن کە هاتوون بە هانای شای قوستەنتنیەوە شرکان وتی خاتون سوێند دەدەم بەوەی بڕوات پێەتی هۆیەکەم پێ بڵێ کەنی زەکەکەوتی بەدینت گەر ناوبانگم بە کچە ڕۆمی بڵاو نەبووایەتەوە شەڕم لەگەڵ هەر دههزار سەربازەکەتانە کرد و کۆت و زنجیرمە کرد کە شرکانەمەی بیست غیرەتی جوڵە ویستی خۆی دەربخات و تێی بگەێنێ کە خۆی شرکانە بەڵام لە ترسیەوەی غەدری لێ بک بێدەنگ بوو دیسان کەوتنەوەڕێ تاکو گەشتە پردێک کە لە مەڕمەڕ دروستکرا بوو ئەم جاپەڕینە و کەنیزەکێک دەواازەی بۆ کردنەوە و چوونە ژوورەوە و ناوداڵانێکی گەورە هەر شوێنە و مۆمێکی لەسەر داگیرسا بوو کۆمەڵێک کەنیزەک لە پێشیانەوە شرکان بە دوایانەوە تاکو چوونە کڵێسەکەوە کە ڕوانی پردەکان بە گوڵی زێڕین نەخشابوون قەرەوێڵا بەرامبەر یەک ڕازابوونەوە زەوی کلێسا یەک پارچە مەڕمەڕ بوو حەوزێکی مەزن لە ناوەڕاستی دابوو کە 24 پلوسکی بەسەرەوە بوو لەلایەکی دیکەوە چرپایەکی لێبوو سەرچەفەکەی سەری ئاوریشمی تورکی شاهانە بوو کچەکە بە شرکانی وت بڕۆ لە سەرو چرپایە دابنیشە ئەویش بە قسەی کرد جێی هێشت و نزیکەی سعاتێک ون بوو بۆیە لە کەنیزەکەکانی پرسی ئاخۆ بۆ کوێ چووە وتیان چۆتە سەر گۆڕەکەی تا ئەو دێتەوە ئێمە لە خزمەتداین چەندین جۆری خواردنیان خسە بەردەم شرکانیش تاک و تێر بۆ خواردی خواردەوە ئەمجا تەشتێکی زێڕین و حەوجۆشێکی زیوینیان بۆ هێنا دەستی تێداشی بیریشی بەلای سوپاکەیەوە بوو چونکە بێ ئاگا بوو لێیان، ئامۆژگاریەکانی باوکیشی بیرکەوتەوە کە چۆن بەجێی نەهێنا، پەشیمان بوو لەو کارەی. کە ڕۆژهەڵات و دنیا ڕووناک بۆوە هەستی بە دنیای کامەرانی کرد کە بینی کەنیزەکەکەی شەوی پێشوو بیست کەنیزەکی بەدواوە بوو هاتن و هەر وەکو مانگی چواردە بوون بەرگی شاهانەیان پۆشیبوو پشتێنی نەخشی زێڕین لە پشتیاندا کەنیزەکەی خانە خوێ لێی نزیک بۆ و سەرنجێکی قوڵی دا دواتر وتی کۆشکت ئاوەدان کردەوە ئەی شرکان کە ئێمەد لەلا نەبووین ئەم شەوت چۆن بردە سەر ئەم جەهڵی دایە درۆکردن لە لای شاهان عیبە بە تایبەتی لای گەورە شاهان ئەوە تا تۆ شرکانی کوڕی شاعمەری کوڕی نەمانیت خۆتمان لێمە شارەوە ڕاستگۆ بە چونکە درۆکردن ڕق و کینە دروزەکە تۆ ئێستا لە سایەو دیوەخانی مندای پارێزراوی، بە گیانی مەسیح هەموو سەر زەوی شاڵاوبێنە ناتوانن ئازارت بدەن، گیانی خۆمت لە پێناو دادەم، تۆ لە سایەی حەزرەتی مەسیح و مندای. ئەو لەم قسانەدا بوو کە ژاوەژاوی بیست، چەکدارانێکی زۆر بە شمشێرەوە هاتبوون ئەیانوت، کەوتیتە بەردەستمانەی شرکان، ژیانت کۆتایی هات. شرکانیش کامی بیست بە خۆی وت بەو خوایە ئەم کەنیزە کە بەم قسانە منی فریودا دوای خستم تاکو ئەم چەکدارانەی گەیاندە سرم سێرێکی کەنیزەکەکەی کردوێستی سەرزەنشتی بکە بەڵام کەبینی ڕەنگی هەڵبزرکاوە هەستایە سەر پێ پرسی شا هەردووی باوکت باوکیشە دەیەوێ خۆی بەدوایدا بچێ تۆش بوویتە سەردەستەی پاڵەوانانی ڕۆم چونکە ئێستا تۆ ئەو شێرت لە ژێر دەستدایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. ئەویش لە وەڵامدا وتی ناوم ماسوورەی کوڕی موسورە کە کوڕی کاشردەی بەندەتم سەرۆکی بەتریقەکان ئەم جاپرسی چۆن بەبێ ئەوەی ڕێت پێ بدەم هاتیێرە ئەوی ژووتی خان مەکەم کە گەشتمە بەردەرگا کەس لی نەگرتم ڕێگا هەروەکو جاران مەگەر کەسانێکی نامۆ بێن لە بەردەرگا ڕاگیرێن ئێستا کاتی خۆ دواخستن نییە چونکە پاشامان چاوەڕێ بگەڕێنەوە و ئەم شایە لەگەڵ خۆمان ببینەوە کە دڕکێکی سوپای ئیسلامە تاکو بیکوژێت و دواتر بێماندوو بوون سوپا بنێرین بۆ جەنگیان کە کەنیزەکە کامی بیست پێی وت ئەمە قسەیەکی باش نییە چونکە پیرێژ نەفێڵاوی درۆی لەگەڵ کردوون ئەمەی لای من پیاوێک داوای میواندارێتی لێکردم و پەسەندم کردووە ئێستاش لە سای مندایە بە گیانی حەزرەتی مەسیح شتکان نییە دیلیش نییە لای من و میوانە لێ کۆڵینەوەی لەگەڵەکەین گەر دەرکەو کە شتکانە جوان نییە و ویژدانم ڕێگەم نادا ڕێ بدەم لە ناوی برن خیانەتی ئەم میوانم پێمەکەن و شوورەیم بەسەردامەهێنن لە نێو خەڵکیدا بگەڕێ و لای باوکم کڕنووشی بۆ بە و پێی بڵێ ئەو پیاوە شتکان نییە پیرێژنە فێڵاوی درۆی کردووە بەتریق ماسورە وتی، خاتوو ئیبریزە ناتوانم بەبێ ئەم نێچیرە بگەڕێمەوە. ئیبریزە توڕە بوو وتی، ئەڵێم بڕۆ ئەو وەڵامەی منی بۆ ببەوە، کەسیش لۆمەی تۆ ناکا. ماسورەش وتی، بەبێ ئەو پیاوە ناگەڕێمەوە. ئیبریزە ڕەنگی تێکچوو وتی، زۆر مەڵێ و وڕێنە مەکە. ئەم پیاوە ورەی بڵندە و جەنگی سەد چەکداری پێکرێ. ئێستا بانگی بکەم و لێی بپرسم ئاخۆ تۆ شرکانی کوڕی شا عومەری نوعمانی یەکسەر ئەڵێ بەڵێ گەر جەنگی بکەن کەستان لە دەستی قوتار نابن و هەرچیەک لێرەدا ئەیکوژێ هەر ئێستاش بەخۆی و شمشێرەکەی دەستیەوە ئەیهێنمە بەرامبەرتان بەترێق ماسوورەوتی گەر لە تووڕەبوونی تۆ ڕزگارم ببێ لە باوکت ڕزگارم نابێ گەر ئەو پیاوەم بینی فەرمان بە بەترێقەکانە دەم دیلیەکەن بە ڕسوایی ئەی بەمە بەردەم پاشا ئەمجا ئیبریزە وتی هەرگیز ئەوە ڕەوانیە ئێوە سەد چەکدار و ئەو یەکێک گەرازان یەکەیەکە لەگەڵی بجەنگن ماسوورەش وتی بە گیانی حەزرەتی مەسیح بۆ خۆم یەکەم کەزە بم ئەشمە جەنگی ئەمجا ئیبریزە وتی چاوەڕێ بە بابچم ئەمەی تێبگەنم بزانم ئەو ئەڵە چی گەر پەسەندی نەکرد ئەوە ناهێڵم دەستان پێی بگا خۆم و ئەم کەنیزەکانە ئەبینە قوربانی ئەو ئەمجا چۆ لای شرکان و تێگەیان ئەویش بزێ گرتی و بۆی دەرکەوت کە پێی نەوتون شرکانە بەڵام لە دەمی ئەمەوە بووە بەقا و دەور و بەرزانی ویانە ئەمجا بە ماسوورەی وت باشە بەڵام غەدریان لێ ناکەین با یەکەیە کە نێنە جەنگم بەڵکو هەر جارە و دە جەنگاوەر بێتە جەنگم لە دڵی خۆی داوتی چیم کرد بەخۆم ئاوا هاتمە زەوی وڵاتی ڕۆمەوە ئەمجا ڕاست بۆ شمشێر و پێویستەکانی جەنگی هەڵگرت و چووە بەرامبەریان کە بەتریق شرکانی بینی یەکسەر پەلاماری دا، شرکانیش هەر وەکو شێر بۆی چوو، شمشێرێکی بەورگی دا کرد لە پشتیەوە دەرچوو جۆرێ کوشتی ئیبریزە سەری سورما. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئیبریزە چووە ناو چەکداران و وتی دەی تۆڵەی هاوڕێکەتان بکەنەوە برای بەترێقە کوژراوەکە هاتە پێشەوە دوای کەمێک ئەویشی کوشت دیسان کەنیزەکە چوە لایەن وتی ئەی بەندەکانی مەسیح تۆڵەی هاوڕێکانتانی لێبکەنەوە ئەمجا هەر جەنگاوەرێک پەلاماری ئەدا کوژرا بۆیە چاریان نەما و هەمویان پەلاماریاندا دوای جەنگێکی بێوێنە هەمویانی لاڵ و پاڵخست ئەمجا ئیبریزوتی شانازی بە کەسانی وەکو تۆکێ ئەی شتکان ئەم جا بەدەم پاکردنەوەی شمشێرەکەیەوە ئەم شعرەی وت چەندین کۆمەڵەت پەرش و بڵاو کرد کە لە سەریانت لە بۆ شێران برد لە جەنگی دەستە و یەخە بپرسن لە شاڵاومدا خەڵکی چۆنە مرد پڵنگە پیاویان چۆن تێشکان چۆن ئەبەزین و ملیان ئەبورد کە شرکان لە جەنگ بۆوە شا ئیبریز پیرۆزبایی سەرکەوتنی لێکرد و بردیەوە ناو کۆشک بەشێکی کەم لە بەتریقەکان مابوونەوە ئەویش ڕۆیشت کە هاتەوە زرێپۆشێک و تەورێکی بڕندەی هندی بەدەستەوە بوتی پەیمان بێ گەربوومەتە گاڵتە جاڕی ڕۆمەکان ڕەزیلیت لێ ناکەم و هیچت لێ ناپێچمەوە شرکان لی پرسی ئەوە ئەو زرێ پۆشت بۆ پۆشتیوە و ئەم تەورەت پێە ئەوی ژووتی بۆ پاراستنی تۆ لەو ناپاکانە ئەمجا دەرگاوانەکانی کۆشکی بان کرد و لی پرسین چۆن هێشتوتانە پیاوانی پاشا بێ ئەوەی ڕێیان پێبدەم بێنە ناو کۆشک ئەوانیش وتیان شاخاتون وا ڕاهاتوین کە بێ ڕێپێدانی ئێوە بیان کەینە ژوورەوە بە تایبەتی بەترێقی گەورە ئەی ژوتی پێم وابێ هەرویستوتانە بە کوشتنی میوانەکەم ئەتکەم کەن ئەم جا فەرمانی دا بە شتکان لە ملی هەمویان بدا وتیشی لەوە زیاتر ئەهێنن ئەمجا ڕووی کردە شرکان وتی ئێستا بۆت دەرکەوت کە کچی شا هەر دوو بی ڕۆمم ناوم ئیبریزەیە پیرێژنە فێڵاویەکەش نەنکمە دایکی باوکمە ئەو هەواڵی تۆی گەیاندوە بە باوکم ئەوێ بە فێڵێک من لە ناوبەرێ بە تایبەتی کێستا بەتریقەکانی باوکم کوشتووە خەڵکەکەشی تێگەیاندوە کە من پشگیری لە مسلمانان هەکەم لەبەرەوە باشتر وایە ئێرە جێبهێڵم ئەوەندەم لە تۆ ئەوێ چۆن لەگەڵ تۆدا هەڵسو کەوتم کرد تۆی ژوابی ئەوە تا لە پێناوی تۆدا دژمناتی کەوتە نێوان خۆم و باوکم شرکان بەڕوێکی کراوتی تا من زیندوو بم دەستی کەست پێناگە بەڵام ئاخۆ دان بەخۆتاگری گەر لە دایک و باوکت دوورکەویتەوە ئەوی ژووتی بەڵێ شرکانیش سوێندی دا پەیمانیشی لێ وەرگرت ئەمجا ئیبریزە وتی ئێستا دڵم ئاوی خواردەوە بەڵام ئەبێ مەرجێکی ترم بۆ جێبەجێ بکەی ئەویش پرسی ئەو مەرجە چییە ئیبریزەش وتیە بێت سوپاکەت بگێڕیتە دواوە بەرە وڵاتی خۆت شرکان وتی خاتون شاعمەری کوڕی نەمانی باوکم منی نردووە جەنگی سوپاکەی باوکت بکەم لە پێناوی ئەو پار و سامانەی کە دەستی بەسەردا گرتووە کە لە ناویاندا سێ گۆ هەیە کە نگینێکی گەوریان هەیە ئیبری زەوتی بێخەم بە ئێستا ئەوەشت بۆ جێڕمەوە ئیبری زەوتی هۆیەکی تری دژمنایەتمان لەگەڵ شای قوستنتینیاوەیە جژنێکمان هەیە ناوی جژنی کڵێسەیە کە هەموو ساڵێک تێیدا پاشایان کۆبنەوە هەروها کچە پیاو ماقۆڵان و دەوڵەمەندانیش و ژنەکانیان حەوڕۆژ پێکەوە بن منیش یەکێکم لەوان کە باوکم ڕقی لێم هەستا حەو ساڵ نەیهێشت لەو جەژنەدا بەشداری کەم لەو ڕێوڕسمەدا وا ڕێکەوت ساڵێکیان کیژە دەوڵەمەندان لە هەموو لایەکەوە هاتبوون بۆ ئەم کڵێسەیە لەو جەژنەدا یەکێک لەو ئامادەبووانە کیژی پاشای قوستنتینیە بوو کە ناوی سەفیە بوو شەش ڕۆژ لە کڵێسەدا مایەوە ڕۆژی حەوتەم کە دەوروبەر چۆڵ بووتی ئەبێت بە ڕێگەی دەریادا بگەڕێمەوە قوستنتنیا بۆیە پاپۆڕێکیان بۆ ئامادە کرد خۆی و دەست و پێوەندی سوار بوون دوای ئەوەی پاپۆر دەریای بڕی باەکی بەتین هەڵی کرد و پاپۆڕەکەی لە ڕێگادالادا قەدەری خواوا بوو پاپۆڕێکی نەساراکانیش لە دورگەی کافورەوە هاتبوون کە 500 چەکداری فەڕەنگی تیابوو کە ماوەیەک بوو بەسەر ئاوە بوون کە پاپۆڕەکەی خاتو سەفیان بینی پەلاماریاندا لە ماوەی سعاتێکدا دەستیان بەسەراگرت و بەرەو دورگەکەی خۆیان ڕاپێچیان کردبوون بەڵام هێندەی نەبرد گەردەلوولەکە بەرەو ئێمان ڕاپێچکردنەوە چارۆکەکانی پاپۆڕەکان تێکشکاند بوو ئێمەش تەفر و تونامان کردن هەموو سامان و زێڕ و زیومان بەتاڵان بردن لە نێوانیاندا چل کەنیزەکە بوون بەو سەفیەشەوە کە کچی شا ئەفرەیدون بوو شای قوستەنتینیا هەمویانمان دەستگیر کرد و دامانە باوکم نەمانەزانی لە نێوانیاندا سەفی کچی پاشای قستنتینیتیایە باوکم دەکە نیزەکی بۆ خۆی گلدایەوە کە کچی شای قستنتینیشی هابوو ئەوانی تریشی دابش کرد بەسەر پیاوانی دەست و پێوەندی خۆیدا لەو دەیەش پێنج کەنێ زەکی جیا کردە و کچی شای قوستەنتینیەی تیا بوو بە دیاری ناردنی بۆ باوکت. شا عومەری کوڕی نوعمان لە گەڵ هەندێ قوماشی ئاوریشمی ڕۆمانی دا، باوکیشت دوای ئەوەی دیاریەکەی پەسەن کرد، لە نێو ئەو پێنج کەنیزەکە سەفیەی شا ئەفرەیدوونی بۆ خۆی دانا. لە سەرەتای ساڵ دا باوکی کچە نووسراوێکی بۆ باوکم نارد و هەندێ جنێوی تیا نووسی بوو کە جوان نیە بووترێتەوە و هەڕەشەی کردبوو، تیایدا نووسیبووی، دوو ساڵ لەمەو پێش ئێوە پاپۆڕێکی ئێمەتان زەوت کرد، کە کەوتبووە دەستی دزانی ئەفرەنگییەکانەوە، کە سەفیەی کچی منی تیابوو، لەگەڵ نزیکەی شەست کەنیزەک، هیچ هەواڵێکتان بە من نەدابوو، منیش لە ترسی زڕاندنی ناوبانگم نەموێراوە هەواڵتان بدەمێ کە کچەکەم لای ئێوەیە، بۆیە کۆمەڵە دزێکم کۆکردەوە و پرسیارم لێکردن، وتیان بڕوا ناکەین کچەکەت لە وڵات چوبێتە دەرەوە بەڵام بیستومانە هەندێک لە دزەکانی وڵاتی شا هەردووب دەستیان بەسەرداگرتووە ئەوان بەسەرهاتەکەیان بۆ گێڕاومەتەوە هەروها لەم نامەیەدا کە بۆ باوکمی نردبوو نووسی بووی گەر ئێوە بە نیازی سوکایەتیکردن نین بە من و کچەکەم ئەتک ناکەن هەرکە ئەم نامی منتان پێگەشت کچەکە من بۆ بنێرنەوە ئەگەریش نا ئەوە ئەبێ سزای ئەو کردەوەتان بدرێتەوە کە ئەم نامەیە گەشتە دەستی باوکم زۆر پەشیمان بوو کە نەی زانیۆ کچەکەی شا ئەفرەی دوونیشی لەلایە تاکو هەرزوو بیناردایەتەوە سەراسی مەبوو نێزانی چی بکە کە دوای ساڵانێکی هەندە زۆر زانیوێت وێستا ژنی شا و چەند مناڵی لی هەیە کە بەوردی سەرنجماندا تێگەشتین کە تووشی چ کێشەیەک بووین، بۆیە باوکم نامەیەکی بۆ شا ئەفریدوون ناردەوە و داوای لێبوردنی لێکرد و سوێندی بۆ خوارد کە نەیزانیوە کچی ئەو لەنێو کەنیزەکانی ناو پاپۆڕەکەدا بووە، بۆیشی ڕوون کردبۆوە کە هەر بەبێ ئاگایی بەخشیویەتی بە شا عومەری کوڕی نوعمان و ئێستا ژنی ئەوە و مناڵی لێی هەیە. کە شا ئەفریدوون نامەکەی خوێندبۆوە زۆر تووڕە بوو، پرسیبووی، چۆن شا عومەر توانیویەتی کچەکەم بکاتە کەنیزەک و لەخۆی حەڵاڵ بکا؟ بڕیاری دابوو بێدەنگ نەبێت تاکو و تۆڵەی خۆی نەکاتەوە و ئەو حیاچونەی نەشواتەوە وتبووی ئەبێت کارێکیان پێ بکەم دەمابدەم بجێڕدرێتەوە دانی بەخۆی داگرت تاکو و هەلی دەستکەوت و پیلانی بۆ دانا ئەمجا نوێنەری ناردە لای شاعمەری کوڕی شانەمانی باوکت ئەوەی تیانوسی بوو کە خۆت بیست و تا ئەوە تا باوکت ئەو سوپای خستۆتە ژێر دەستی تۆوە بۆ ئەو کارە ئیدی سێ گۆی نگینداری چی؟ ئەوە لە ڕاستیەوە دوورە، ئەوە بەلای سەفیەی کچێوەتی، کە باوکم کەنیزەکەکانی گرتە لای خۆی گۆیەکانی لێ سەندبوو، بە دیاری پێشکەشی منی کردووە لای منە. ئێستاش بڕۆ بەلای سوپاکەتەوە تاکو درەنگ نەبووە و زیاتر نەچوونەتە خاکی وڵاتی ڕۆم و فەرەنگەکانەوە، چونکە گەر زیاتر بێن ناوە چواردەوریان ئەتەنرێت و تاکو ڕۆژی قیامەت چاوت پیان ناکەوێتەوە ئاگادارم کە سوپاکەت لە شوێنی خۆی نەجوڵاوە چونکە تویانون کردووە ئیتر هەر لە شوێنی خۆیانن کە شرکانەمی بیست سەراسیمە بوو دوای بیرکردنەوەیەکی قۆڵوتی سوپاس بۆخوا کە وەکو فریشتە فریام کەوتی بەڵام حەز ناکەم لێت دوورکەومەوە نازانم دوای من چیت بەسەر دێ کچەش وتێر ئێستا بگەرە سوپاکەت و گەر نوێنەرانی وڵاتی ڕۆم لەوێ بوون دەم و دەست بەدیل بیانگرە ئەم جا بگەڕێنە وڵاتی خۆتان دوای سێ ڕۆژی تر منیش خۆمتان ئەگەێنمێ و ناهێڵم خۆتان بکەنەوە بە شاری بەغدادا بەبێ من ئەم جاستا و ماڵ ئاوای لێکرد شرکان جێهێشت و لە کڵێسە هاتە دەرەوە ئەسپێکیاندایە و بەرە و پردەکە بۆوە بەسەریدا بەغارکردن تێپەڕی بەرەوە قوڵایی دارستانەکە کە لەو سەری دارستانەکە و دەرچوو سێ سواری بینی شمشێرە کێڵکێشا و لە ڕێکە لایدا و چوە پارێزیان ورتر سەرنجیدان بۆی دەرکەوت یەکێکان دندان گەورە وەزیریانە و دوو سەرکردەی سوپای خۆیانە ئەوانیش ئەمیان ناسیەوە دابەزین و سلاویان لێکرد ئەمجا پرسیان کە لە کوێ بووە ئیتر چی بەسەر هاتبوو لەگەڵ شازادە ئیبریزەدا بۆی گیڕانەوە سوپاسی خوای کرد ئەم جاشرکان وتی خێرا بکەن با هەرچی زووترە بگەڕێنەوە دواوە بە تایبەتی کە نوێنەریان ئێوەشی جێهێشتووە ئەوە زانیاری دروست لەبارەی سوپاکەمانەوە ئەگەێنن بە پاشای ڕۆم ڕەنگە پەلە بکەن لە دەستگرتن بەسەرماندا ئەمجا شرکان فەرمانی دا بارکردن و ڕۆشتن بەڕێکەوتن تاکو گەشتنە سەرچەم نوێنەرانی شای ڕۆم هەواڵی گەشتنی شرکانیان گەیاند بوو ئەوانیش سوپیان ئامادە کرد بوو بۆ بەسەردادانی سوپای شرکان و گرتنیان ئەمە حاڵی نوێنەران و پاشای ڕۆم بوو شرکانیش هاواری کردە سوپاکەی بەڕێکەون با بڕۆین بار بکەین ئەوانیش هەرزوو باریان کرد پێنج ڕۆژ سەر و مەڕ بەڕێگاو بوون تاکو گەشتە دۆڵێکی بە جەنگەڵ و دارستان بار و بنیان خست بۆ حەوانەوە دوای حەوانەوەی سوپاکە کەوتنەوە ڕێ 25 ڕۆژی دی بەڕێوە بوون ئەم جاگەشتنەوە سنووری وڵاتی خۆیان ئەم جا ترسیان لە دەرووندا ڕەویەوە و بار و بنیان خست تاکو بحەوێنەوە خەڵکی و ناوچەیە بەرەو پیریان چوون و مەڕ و بزنێکی زۆریان بۆ سەربڕین دوو ڕۆژیش مانەوە ئەمجا بەڕێ کەوتنەوە بەرە وڵات شرکان داوای کرد لە دندانی وەزیر کە سەد سوارەی چەکداری بخاتە دوو دوای ڕۆژێک ڕێکردن شرکان بەخۆی و سەد چەکدارەکەەوە جیابوونەوە دوو فرسەخ ڕۆشتن تاک و گەشتنە دەربەندێکی تەنگی نێو دوو شاخ سەیریان کرد تەپ و تۆز لە دوورەوە بڵند بۆوە کە تەپ و تۆزەکە ڕەویەوە سەد سوارە دەرکەوتن کە بە قەڵغان و چەک و زرێ پۆش داپۆشرابوون و لە شێر و پڵنگی دارستانە چوون کەنزیک چەکدارانی شرکان بوونەوە نەعرەتیان لێدا وتیان ئێمە هێندە شوێنتان کەوتین و ڕز بووین جا بۆ ئەوەی گیانی خۆتان بدەینەوە ئەسپ و چەکەکانتان بدەنە ئێمە شرکان کامەی بیست چاوی پەڕیە پشتی سەری سور هەڵگەڕا وتی سەگینە چۆن وێراوتانە پێ بنێنە خاکی وڵاتەکەمانەوە بەوەشەوە ناوەستن پڕکێشی ئەوەشەکەن کە لەگەڵمان بجەنگن بۆشی پێتان وایە هەروە باسانی ئەگەڕێنە وڵاتی خۆتان ئەم جا هاواری کردە چەکدارەکانی خۆی ئادەی بتان بینم چی بەسرم سەگانە دێنن آخر ئێوەش بە هێندەی ئەوانن ئەم جا هەڵی کێشایە شمشێر و چەکدارەکانی بەدوایدا شاڵاویان بردە سەریان فەرەنگەکانیش بە دڵێکی بەردینەوە هێرشیان هێنا، بووە جەنگی دەستە و یەخە، بووە ناڵە و زرمە و لرخە، کەوتنە لە یەکدان، پەلامار و زۆران، ناڵە و ئاخ و گریان، جەنگ بووە جەنگی شێر و پڵنگ، درێژەی کێشا تاک و درەنگ، دنیا بووە شەوەچنگ، لە یەخەی یەکدی بەریان دا چنگ. کە شرکان جەنگاوەرانی سەرژمێر کردەوە بۆی دەرکەوت کەسیان لێ نەکوژراوە، بەڵام چواریان بریندار کراوە، ئەمجا ڕووی تێکردن و وتی، زۆر دەمێکە من ئەجەنگم هێشتا جەنگاوەرانی وەکو ئەمانم ئازا و خۆڕاگر نەبینیوە ئەوانیش پیانوت ئەوە بزانە پاڵەوانێکیان تێدایە سوارچاکێکی فەڕەنگە کە سەرکردەی هەمویانە زۆر ئازای و شمشێر وەشێنێکی کەمیونەیە کەچی بەرەنگاری هەر کامێکانە بێتەوە بان قەزنامان کوژێت ئەگەر بیویستە بمان کوژێ ئێستا هەمومان بەدەستی ئەو پاڵەوانە کوژرابووین شرکان لەم کارە سەری سوڕما، بڕیاری دا سبەینێ داوا بکا کە زۆرانبازی بکرێت و شەڕی تەن بە تەنی نێوان دوو پاڵەوان، ئەوەتا ئەوان سەد جەنگاوەرن و ئێمەش سەد جەنگاوەرین، ئێمە داوای یارمەتی لە یەزدانی ئاسمانەکەین. ئەو شەوە حەوانەوە سەرلەبەیانی ڕۆژی دواتر سەد سوارەی جەنگاوەری سوپای شرکان خۆیان پڕچە کرد و شرکان پێ ڕاگەاندن ڕۆژێکە و ئەمڕۆ چاوەڕێی دەست و بازوتانم داوای ڕوبەڕووبوونەوە بکەن لەگەڵ پاڵەوانی فەرەنگەکاندا ئەمجا بەرەو گۆڕەپانی جەنگ بوونەوە ڕوانیان سوپای فەرەنگ ڕیز بوون و ئامادەن دوای کەمێک پاڵەوانێکی شرکان هاتە نێوەندی گۆڕەپانی جەنگ و هاواری کرد ئەوەتا لە گۆڕەپانم کێ شان ئەدا لە شانم باخۆی بدا پیشانم هێندەی پێنەچ و پاڵەوانێکی فەرەنگیان بۆی چۆ گۆڕەپان دوای کەمێ شەڕ و پێکادان پاڵەوانی مسلمانی شرکانی بەزان بەدیلی بردیەوە بۆ لای خوێن ئەمجا جنگاوەرێکی تری فەرەنگی هاتە گۆڕەپان پاڵەوانێکی دی لە سوپای شرکان بۆی هات هەرزوو پاڵەوانی فەرەنگی ڕمی خستە سەرسنگی گرتی و بردی بەرەو لەشکری خۆیان زۆرانبازی سەرومڕ بوو تاکو دوا جەنگاوەری لەشکری شرکان بەدەستیانەوە گیرا و وڕ بوو. گۆڕەپان بێدەنگ و کڕ بوو. ئیدی شەو بەسەردا هات. کە شرکان و دوو سەرکردە و دندانی وەزیر گەڕانەوە بۆ حەوانەوە، شرکان ڕووی تێکردن و وتی، ئەرێ ئەمە چی بوو بەسەرمان هات؟ بەیانی خۆم ئەچمە گۆڕەپان بانگەکەم لە سەرکردەکەیان تاکو بێت و شانم بدا لە شان داواکەم لە خاکمان بچنە دەرەوە ئێمەش جەنگیان ناکەین گەر بە قسەیان نەکردین لەگەڵیان بەشڕدین ئەگەریش بە گوێیان کردین لەگەڵیان پێبدەین ئەو شەوە تا خوا ڕۆژی کردەوە حەوانەوە بەیانی هەردوولا چوونەوە گۆڕەپان هێندەیان زانی نیوەی جەنگاوەرە سوارەکانی سوپای فڕەنگیان پیادە بوون بەرەو نێوەندی گۆڕەپان بوونەوە و سوارێکی جەنگاوەر بە دوایانەوە شرکان بۆی دەرکەوت کە ئەوە پێشەنگەکەیانە کە ورتر سەرنجیدا پێشنگ ڕنگ و ڕووجوانێکە ئەڵەی مانگی چواردەیە عبایەکیشینی بەخۆیدا داوە کلااو خودێکی جێ چاوان تەنگی لەسەردایە شمشێرێکی هندی بەدەستەوەیە سواری ئەسپێکی ناوچوان مارۆ بووە ئەم جنگاوەرە هێشتا مووی لێ نەڕواوە ئاو زەنگی لاسپەکەی ژێری دا و هاتە گۆڕەپان، ڕووی کردە موسڵمانان، بە زبانێکی عەرەبی ڕەوان بانگ کرد، ئەی شرکان کوڕی شا عومەری نوعمان، خاوەن قەڵا و شارانی وێران، کۆتایی بکە شەڕ و پێکادان، خۆت وەرە پێشەوە، بجەنگە و دەستم لێ مەکێشەوە، من و تۆ سەرۆک هۆزین، خاوەنی توانا و هێزین.